واشهد ان حبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد وعلى ال محمد كما صليت وباركت على ابراهيم وال ابراهيم في العالمين انك حميد مجيد اوصيكم عباد الله ونفسي الخاطئه بتقوى الله وطاعته فاتقوا الله ايها المسلمون وتزودوا من التقوى وكونوا مع الصادقين قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم الإيمان أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله وباليوم الآخر وبالقدر خيره وشره صلاة ورحمة وبركاته خواب رجب سرتانا وتاری ئەمڕۆ یەکێکی تر لە هۆکارەکانی نەهامەتی و بەوبەختی ئینسان بریتیە لەوەی ڕازی نەبێ بە قەدەری خوا وتمان پێنج خاڵمان دیاری کرد چواریمان باس کرد و بەس ئەوەی ئەمڕۆ ماوە کەسێکەوە نوێژنەکەر بێ و دوور بێ لە نوێژ نەهامەتی و بەوبەختی دەرگای گەورەی بۆ کردووەتەوە کەسێک دڵی دایک و باوکی بڕەنجێنێ ڕێزیان لێ نەگرێ دەرگای گەورەی نەگبەتی لە خۆی کردووەتەوە، کەسێ گوێ بە قورئان نەدا و ڕێز لە قورئان نەگرێ و پشت لە قورئان بکا دەرگایەکی گەورەی نەگبەتی و نەهامەتی لە خۆی کردووەتەوە. کەسێک ڕەفیقی خراپ بگرێت تێکەڵی نەگبەت و خراپەکان بکات دەرگایەکی گەورەی نەگبەتی و نەهامەتی لە خۆی کردووەتەوە و ئیسراحەت لە ژیان ناکا خاڵی ئەخیر و پێنجەم کەسێ ڕازی نەبێ بە قەدەری خوا کەسێ ڕازی نەبێ بە قەزا و قەدەر ئیتر ئیسراحەت لە ژیانی ناکا. بەڕێزان ئیمان بە قەزاو قەدەر یەکێکە لە شەش کۆڵەکە و پایەکەی ئیمان. جوبرەئیلی ئەمین هات لە شێوازی پیاوێکا پرسیاری کرد لە ڕەسول اللە صلی اللە علیە وسلم وتی ئەی محمد پێم بڵێ ئیمان چیە؟ ئەویش فەرموی، ئەوەیە ئیمانت ببێ بە اللە، ئیمانت ببێ بە مەلایکەتەکانی اللە، ئیمانت ببێ بە کتێبەکانی اللە، ئیمانت ببێ بە پێغەمبەرانی اللە، ئیمانت ببێ بە ڕۆژی قیامەت، ئیمانت ببێ بە قەزاو قەدەر خەیر و شەڕی. ئەویش وتی، صدقتە، ڕاست دەکەی. کەواتە باوەڕ بە قەزا و قەدەر یەکێکە لەو شەش کۆڵەکەی ئیمان دائەمەزرێنێ، ئیمان و بە یەکێکیان نەبێ حەتا ئێوارە خۆ و مانو بکەی بێی و بڕۆی لێ وەرناگیرێ. ئەبێ باوەڕمان بەوە هەبێ کە ئەڵێین ئیمان بە قەزا و قەدەر، کە خوای گەورە و پەروەردگار قەضا یەعنی حوکمی خوا بڕیاری خوا خوای گەورە و پەروەردگار حکمی داوە و بڕیاری داوە فڵانەشت ئەبێ ببێ و فڵانەشت ئەبێ نەبێ و ئەوەی کە هەیە لە کەون و لە بوونەوەرە لە عیلمی خوا جل جلاله هەمووی زانراوە هەمووی دیاری کراوە و حوکمی لەسەر دراوە دوایی خوای گەورە پەروەردگار ئەم حوکمە جێبەجێ ئەکا تەنفیز و تەطبیقی ئەکا ئەوەش پێڵێن قەدەر کەواتە ئێمە ئەبێ ئیمانمان بەوە هەبێ ئەڵڵا هەموو شتێک ئەزانێ هەموو شتێک ئەتوانێ ئەوەی بیەوێ ئەیکا ئەوەی نەیەوێ ناکرێ و بە هیچ هێزێک ناکرێ هەر قەدەرێک هاتە پێشمان ئەگەر ئێمە ئیماندار بین بە قەزا و قەدەر هەر ڕووداوێک ڕوویدا خۆش بێ یا ناخۆش بەس دوو قسەمان هەیە بیکەین قسەی سێهەممان نییە بێدەنگ کورە چرۆلا قسەی یەکەم ئەگەر خۆشیەک ڕوویدا خەبەرێکی خۆش قازانجێک ئەوەی تۆ دڵت پێی خۆشە و بە خۆشی ئەزانی ئەگەر شتێکی وات بۆ پێشهات یە قسە هەیە بێ بیکەیە بێ بڵێ الحەمدللا ئەگەر شتێک ڕوویدا ناخۆش بوو بە دڵی تۆ نەبوو بە زاهیر بە خراپ و ئەزانی یەک قسە هەیە بێ بیکەی ئینا للە و ئینا ئیلەیهی ڕاجعون لەم دوانە بەولاوە خۆ قسە زۆرەکرێ ئێستا هەزار قسە ئەکرێ بەڵام ئەم قسانە زیادن ئەمە یەک زۆربەی زۆری ئەچێتە بابی ناشکوری ئەمە دوو ئەوی تریش ئەچێتە بابی لە خۆبایی بوون و فشەکردن و خۆهەڵکێشان کەواتە بێ ئاگامان لێبێ ئێمە ئەگەر ئیماندارین ئیمانمان بە قەدەر هەیە مژدەمانەدەن ئەڵێن کوڕێکتان بوو ئەڵێن الحمد لله رب العالمین خەبەریان هێناوتیان کوڕێکتان مردو ئەڵێن ئینا لله و ئینا ئیلەیه ڕاجعون لەم دوانە زیاتر قسە ناخوا و بە عەمەل نایە لە قاڵب و ترازوی شەریعەتی خوادا. هەرچی شتێک لەم کەونا کە ئەبێت و نابێ ئەبێ ببێ و ئەبێ نەبێ ئەمە دائیرەی کاری خوایە یەعنی بۆ ئێمە نییە دەست خەینە کاری خوا چی ئەبێ و چی نابێ ئیشی ئێمە نییە بیر لێکردنەوەی غەڵەتە قسەتیاکردنی غەڵەتە بەڵام دائیرەی کاری من و تۆ زانی چێ چی بکەم و چی نەکەم ئەمە ئیشی من و تۆیە بیری لێ بکەینەوە لەم ڕێگا خۆمان مانوو بکەین من چی بکەم و چی نەکەم ئێمە دانیشین هەرچی خەیاڵات هەیە بەسەرمانە حسابی لەسەرەکەین لەوانەیە وا بێ لەوانەیە وا بێ ئەوە ئەبێ ئەوە نابێ ئەوە ئیشی من نییە خوای گەورە خۆی ئەزانێ چی ئەبێ و چی نابێ چی ئەکا و چی ناکا من و تۆ با خۆمان نەدەین لەو ڕێگایە هەورازێکی سەختە و پشتمان تیایە ئەشکێ بەڵام حەتا ئەتوانین بیر بکەینەوە لەوەی چی بکەم چی نەکەم چی بکەم خوام لێ ڕازی ئەبێ چی بکەم بۆ خۆم و خێزانەکەم سوودی ئەبێ چی بکەم کۆمەڵگاکەم ئیسیفادەی لێ ئەکا چی بکەم سەرم پێی بەرز ئەبێ ڕووسپی ڕۆژی خیامەت و بازاڕی خوا ئەبم چی نەکەم لەم دنیاەدا بۆەوەی حەیام بمێنێ بۆی کەسایەتیم لەکەدار نەبێ چی نەخۆم چی لەبەر نەکەم بۆ کوێ نەڕۆم تا ئەو ئاوی ئابڕ و حیا و حرمەتەم لە دەست نەدەم بیر لەوە بکەینەوە خوا جل جلالە فعال لما یرید ئەوەی بیەوێ ئەیکا فعال سیغەی مبالغەیە یعنی هەرچی خوا بیەوێ ئەیکا کەس ناتوانێ دەستی بگرێ کەس ناتوانێ ئیشی دوا بخا خوای پەروەردگار ئەلا لەه الخەلق والئەمر دروستکردن بە دەستی خوایە، ئەمر و بڕیاریش هەر بە دەستی خوایە. کەواتە ناکرێ ئێمە خوا دروستمان بکا، بەڵام بەرنامە مەخلووقێک بۆمان دابنێ وەکوو خۆمان یا لە خۆمان لاوازتر و بێگیانتر و بێهێزتر. ئەبێ بەرنامە خوا بۆمان دابنێ. بۆ؟ چونکە خەلق. تەنیا ئیشی خوایە، الا له الخلق و الامر، ئیشی دروست کردن تەنها ئیشی خوایە، مەخلوقیش ئەبێ بە ئەمری خوا هەڵسوکەوت بکا و ژیان و ئیدارەی وڵات و مەملەکەتی بەرێ بەڕێوە. خوا جل جلاله الضار النافع. کەسێ قودرەتی هەبێ زیان بە یەکێ بگەیەنێ بەس خوایە کەسێ قودرەتی هەبێ سوود بە یەکێ بگەیەنێ تەنها هەر خوایە ئەمە پێیان ئەڵێن ئەسماء اللە صفات اللە ئەبێ باوەڕمان پێیان هەبێ کاڵی باوەڕمەیە بەخوای ئەنیمان و بەمان هەبێ خوا ڕازقە خوا حاکمە خوا عەلیمە خوا زانایە دانایە کاربەجێیە هەرچی بوێ ئەیکا خوا موعطی والمانع بیەوێ ئەیدا بیەوێ ئەیگرێتەوە قل اللهم ئەی پێغەمبەر بڵێ صلی الله علیه وسلم بڵێ قل اللهم الله گیان مالک الملک تۆی خاوەنی مڵک لە ئاسمان و لە زەوی و لەوەی ئەبینرێ و نابینرێ مالک هەر تۆی جا لەم موڵک و دەسەڵاتەی خۆتا تؤتی الملک من تشاء مەیلت ببێ تۆزێک دەسەڵات ئەدەی بە کەسێ وتنزع الملک ممن تشاء دەسەڵاتیش ئەگریتەوە لە کەسێک کە خەیت خۆت مەیلت بێ لێی بگریتەوە ئەوە نیە ڕئیسێ بەرزە بێتەوە ڕئیسێ چێ بە عەرزا ئەوە نیە کە دەوڵەمەنە بێ و یەکە لاوازە بێ یەکە ناو دەرەکا و یەکێ بێ ناوە بێ قل اللهم مالک الملک تؤتی الملک من تشاء تۆی مڵک ئەدەی بەو کەسەی ئیرادە ئەکەی کە بیدەیتێ و تەنزع الملک لێشی ئەسێنیتەوە لەوەی کەوا بتەوێ لێی بسێنیتەوە تعز من تشاء بەرزی ئەدەی بە کەسێ مەیلت بێ بیدەیتێ و تذل من تشاء کەسێکیش بتەوێ زەلیلی کەی زەلیلی ئەکەی بیدک الخیر، خیر بەدەستی تۆیە، انک علی کل شیء قدیر، دەسەڵات تۆیە بەسەر هەموو شتێکا خوایە گیان. تولج اللیل فی النهار، خوایە تۆی شەو ئەکەی بە ناوی ڕۆژا، و تولج النهار فی اللیل، ڕۆژیش ئەکەی بە ناوی شەوا، یانی ها شەو و ڕۆژ ئێمە دەرکی پێ ناکەین، وەک وایە ئەمیان بچێ بە ناوی ئەویانا ئەویان بچێ بە ناوی ئەویانا، بەدوای یەکایەن، یکور اللیل علی النهار، و یکور النهار علی اللیل، تولج اللیل فی النهار، شەو داخڵی ڕۆژەکەی، و تولج النهار فی اللیل، ڕۆژیش داخڵی شەوەکەی، و ترزق من تشاء، ڕۆزی ئەدەی بە کەسێ مەیلت ببێ، بغیر حساب، بەبێ ژمارە و بەبێ عەد. بەڕێزان ئیمان بە ڕەب العالمین خوایەکی زانا و دانا و کاربەجێ ئینسانی عاقڵ کە ئەو ئیمانەی هێنا بەخوا ئیتر ئیعتراز لە خوا ناگرێ ئیعتراز لە خوا ناگرێ خوا ئەمری کردووە هەندێ واجبات جێبەجێ بکەین فەرمانی خوایە ئەبێ جێبەجێی بکەین خوا هەندێ شتی بۆ داناوین حەڵاڵە ئەڵێ لەمانە بکۆشێن و دەستیان خەن هەوڵی سەرشانمانە بە دوای حەڵاڵا بگەڕین خی گەورە و پەروەردگار هەندێ ئەخلاق و سیفاتی جوانی داناوە ئەڵێ ئێوە مت یەعنی متخلق بن بەم ئەخلاقانە خۆتان جوان بکەن بەم ڕەوشتانە وەکو ڕاستگۆیی وەکو ئەمانەت وەکو ئازایەتی وەکو سەخاوەت وەکو شەهامەت وەکو غیرەت وەکو هەموو ئەوانەی تر خوای گەورە و پەروەردگار هەندێ شتی قەدەغە کردووە حەرامی کردووە ئەبێ لێیان دوور بین نەفسم حەزی لێەکە بەڵام خوا قەدەغەی کردووە پێڵێن حەرام خوای گەورە و پەروەردگار نەهی لە هەندێ شت شت کردووە ئەبێ لێی دوورکەوینەوە وەکو شەریک بۆ خوا قەراردان وەکو عاجزکردنی دڵی دایک و باوک وەکو ماڵی هەتی و خواردن وەکو درۆکردن و سوێنی ناعق خواردن وەکو عەرەق خواردن وەکو زیناکردن وەکو ئینسان کوشتن وەکو شایەتی درۆدان ئەمانە ئەبێ لێی دوورکەویتەوە ئەمری خوایە ئەبێ جێبەجێی کەی بەڕێزان بەرهەمی قەزا و قەدەر یعنی ئەگەر ئینسان تەسلیم بوو بەخوا ڕازی بوو بەخوا بە قەزا و بە قەدەری خوا ئیسراحەتەکە لە ژیانە ئەگەر ڕازی نەبووین ئەو چوار خوتبەی پێشوو پێم وتن ئەسبابی نەگبەتی و ماڵوێرانی پێنج شتن یەکێکیان ئەوەیە باوەڕ نەبێ و ڕازی نەبی بە قەدەری خوا بەس کە ڕازی بووی ئیسراحەتەکەی ئاسوودەی ڕووتێکە لە کتێبێکا خوێندمەوە ئەڵێ پیاوێک ئەسپێکی هەبوو زۆر ڕەسەن و ئەسڵ بوو ئەسپەکەی لە شوێنێکا بوو لە بیابانێکە خەڵکی هەموو سەیریانە کرد ڕۆژێک ئەسپەکە ڕۆی هەڵهات چوو ماڵی بەجێ هێڵاو ڕۆشت هەرچی گەڕانەی دۆزیەوە پیاوەکە خەڵکی دەوروبەری ماڵەکان هاتن وتیان ئای لەم نەگبەتیە تخوا بە بەختی بەخوا تۆیش تخوا لەم دنیا ئەسپێک بێ ئەسپەکەیش ئاوا بڕوا و سەحەبی ئەسپەکەوتی جا ئێوە چوزان ئەوە نەگبەتیە ئەوە ئێوە بە چیا ئەزانن ئەوە من ئەسپەکەم ڕۆشتوو ئەوە نەگبەتیە بەس پێم بڵێن بە چیا ئەزانن ئەوانیش بێدەنگ بوون گەڕانەوە بۆ ماڵی خۆیان یەک دوو مانگی پێچوو ئەڵێ ئەسپەکە هاتەوە ڕەوتێک وڵاخی کێوی هێنا ینی ئەسپ و ماینی ئەوانەی بە شاخۆن دێمین لەگەڵ خۆیان هێنایەوە بۆ ماڵهاتەوە ناو جەڵەی ساحێبەکەی خەڵکی دراوسێکانت کەن لەم ئامەییە ماشەڵڵا چەند خۆشبەختی وتی بەچی ئازان من خۆشبەختم ئەمە ئامەییە بەڵگەتان چییە ئەویان ڕووی وتان نەگبەتی ئەمە هاتووە ئەڵێن ئامەییە هەچی وان نییە ماوەیەکی پێش وێ کوڕێکی هەبوو یەکێک لەم وڵاخە کێویەکانی گرت تەدریبی پێکرد فێری کاوەکو ئەوەی خۆیان سواری بێ و ئەوانە یەک لە قەی لێدا قاچێکی شکان هەم خەڵگات ئەخوا نەگبەتی گرتوویتی کاکە ئای لەم نەگبەتی و ماڵوێرانیە تووشی تۆ بووە تی بەچی هازان نەمە نەگبەتی و ماڵوێرانیە بۆ لە خۆتانەوە قسەکەن شەش حەو مانگی پێچوو ئەمیری وڵات بڕیاری دەرکرد هەرچی کوڕی گەنج هەیە هەژدە ساڵ هەمووی بانکەن بۆ ئاسکەری شەڕ بوو لەگەڵ وڵاتێکی ترە ئەو وڵاتە لەگەڵ وڵاتێکی ترە هەموو کوڕەکانیان برد کوڕی ئەم کابرایە قاچی شکاوە لە ئاسکەری عفویان کرد قاچکانەکە بوو بەچی بوو بەخێر بەزەم پیاوە لە هیچ بارێکیانە ناسزایی نەیەکرد ناشکری نەکرد ڕازی بوو بە ئەمری خوا ئەڕوا ڕازیە یێتەوە ڕازیە قاچ ئەشکێ ڕازیە ئینسانی مسوڵمان ئەبێ وابێ ئەبێ تەسلیم بین نابێ حل حلی بین زەلامی وایە لێرەوە سارەی پێ فیزەکە ئاخر سەوت یاوەتە تەجیلی سیارەکەی مناڵەکە سوراحی ئاوێنێ ئەکەوێ بەسەر قاچی باوکیا تەڕی ئەکا و سوراحەکەی ژەشکێ زلەی لێدا و وەها و ئەمە و ئەوە ئەو کاکە هیچ نایەنێ تەواو لێ بوویەوە تازەک باڵ بگری تۆ ئەم سوراحی ئاوە نایە تۆ ئەمە یەک ئەم تەڕبوونەی تۆ بێ وشکی کەی تۆی تر توو ڕەمە بە کوڕەکەی شومە کوژە دوو زەرەری کردووە سوراحێشکاوە ئاوێ ڕژاوە تەڕ بووی مەیکە بەسێ ئەڵێ حەلی تری نییە ئەڵێن بەڵێ حەلی تری نییە ئەڵێ دەی باشە بەڵام ئەڵێ ئەبێ دەرمانێکی بەنج و بینێ بێهۆش و بکە تا قاچەکە و ببڕینەوە ئەڵێ سبحان الله پارچەیەکم لێ ببڕن شتێکی حەرامیشم بێنێ نایکەم وازم لێ بێنن دەستەکەم بە ذیکری خۆ حاڵەتێکی بۆ ئەو بۆ خۆی توانیوێتی کۆنتترۆلی خۆی بکە چۆتە ناو زیکری خوا و ئاگای لەم دنیا نەماوە قاچیان بڕیوەتەوە تە داویان کردووە ئەو کەسەی ئەیگێڕێتەوە ئەڵێ وەڵڵاهی نەیوت ئۆف ئەوە قاچێک ڕۆی دوایی ئەو ڕۆژە ئێوارەکەی شەو کوڕێ لە کوڕەکانی چوو لە ناو تەویلەی وڵاخەکانە کایان باتێ ئاویان باتێ یەکێکیان دای لە مناڵەکە و کوشتی. خەبەریان بۆ هێنایانە وتیان فڵانە کەسی کوڕت وڵاخ لێی داوە کوشتوێتی. وتی خوایە حەمد و سەنا بۆ تۆ. چوار پەلی داومەتێ دوو دەست و دوو پێ. یەکیان و بردۆتە و سیان و بۆ بەجێشتوم. سیان و بۆ بەجێشتوم. خوایە حەمد و سەنا بۆ تۆ حەوت مناڵی داومەتێ واللە بکل شەین علیم حچ مصیبەتێ ڕوو نادا ئیلا بە ئیزنی خوا نەبێ مادەم وایە هەر کەسێک دووچاری مصیبەت بوو ئیمانی بەخوا بێ و ڕازی بێ بە قەدەری خوا یهدی قەلبە و خوا هیدایەتی دڵیەیە یەکێ لە علەما ئەڵێن خوای گەورە هیدایەتێ دا بڵێ ئینا لله و ئینا ئیلەیه ڕاجعون لە کاتی مصیبەتە ئەوە یەکێکە لە مەعناکانی مەعنای تریشی هەیە ئیمامی مسلم خوای لێ ڕازی بێ دەگێڕێتەوە لە حەدیثێکە سوهیب ڕیواەتەکات ئەفەرمێ پێغەمەری خوا فەرمی عجبن لأمر المؤمن ئیشی ئیماندار جێگەی سەرسوڕمانە هەمووی خەیرە هەمووی شێکی ئیماندار خەیرە چۆن ئەڵێ ئەگەر تووشی خێر بوو قازانجی کرد خەبەری خۆشیان دایە چیەکە شەکەرە سوپاسی خواکەڵێ الحەمدللا فەکانە خەیرە لەو ئەگەر تووشی ناڕەحەتی و مصیبەت بوو سەبر دەگرێ فەکانە خەیرە لەو ئەمی ژەر خەیرە بووی ئەمە بۆ ئیماندار نەبێ بۆ کەسی تر نییە مامن مسلمین اللهم اجرنی فی مصیبتی، خوایە لەم مصیبەتە ئەجرم بۆ بنووسە، ئەمە یەک، واخلف لی خیرا منها، خوایە لەوە باشترم بەرێ کەوا برتەوە، الا اخلف اللە له خیرا منها، خوای گەورە جێگەی بۆ پڕەکاتەوە لەوە باشتر، قالت، پێغەمبەری خوای دامێ پێغەمبەری خوا ئەو ژنەی مارە کرد بۆ بە خێزان و حەرەمی پێغەمبەری خوا ئەوە دوعاکەی ئاوا گیرا بوو دووهەم دووهەم بەرهەمی ڕازیبوون بە قەزا و قەدەر ئینشیراح و سەدرە یعنی دڵی ئینسان گوشا دەبێ خۆشە بێ تەنگ نابێ تاریک نابێ دنیای لەبەرچاو تەسک نابێتەوە مرۆڤی وا هەیە بڕۆ لەلای نییە واو لێکا زیڕە بکەی هیچ نەما بەخوا هیچ دەست ناکەوێ بەخوا ئیمساڵ باران ناوارێ نازانم چیە بێ ئەم نەخۆشیە تاقمان لێ ئەبڕێ ئەوە بێ ئەوە ئیت کاکە گیان ڕێ خەریکە زیڕەکەی مرۆڤی وای ژەیە سینێکی داناوە وڵە بە ڕۆژە ئەفرۆشێ بڕۆرە لای فەرمووی، هیچ نەماوە دڵی پێ خۆش کەم ئیلا ئەجری موسیبەت نەبێ، ئەجری موسیبەت، قل لن یصیبنا الا ما کتب الله لنا، بڵێن، خوا فەرموێ، بڵێن هیچ دووچارمان نابێ مەگەر شتێ خوا نووسیبێتی. ئە سەبەتە ئەیان نا لە وڵاخ بلاتەش بی یەکێ لەم دا یەکێ لەو لا بەرچینەیە کشانە خستە ناو تاقەکەی یا بارێ دار تایە لەم دیوە تایە لەو دیو سەرباری شانە نا ئەوە عیدلەینی پێوترێ ئەم تا دوو تایە سەربارەکەیشی پێڵن زیاوەکەی علاوەی پێوترێ دەیەڵێ ئێمە خوا بارێک و سەربارێکمان پێ خەڵاتەکە ئولائیک علیهم صلوات من ربهم هەر کەسێ وا بڵێ خوا سەڵاواتی لەسەر ئەدا و رەحمە خوا رەحمی بەسەر ئەبارێنێ و ئولائیک هم المهتدون ئەوە عەلاوەکەیەتی ئەوە تەرفیعەکەیەتی با لەوە زیاتر وەختان نەگرم ئەم نەخۆشیەش یەکێکە لەو مصیبەتانە کە تووشی مرۆڤایەتی بووە تووشی عالەمی ئیسلامیش بووە تووشی ئێمەش بووە لەم کوردستان و هەڵەبجەیەدا هەموومان ئەترسین حسابی بۆ ئەکەین کۆمەڵی عەزیزمان ڕۆشتن گەڕانەوە بەڵام ئەبێ بەم ڕۆحەوە مەعمەلی لەگەڵا بکەین خوا ئیرادەی لەسەر نەبێ توش نابم خوا ئیرادەی لەسەر هەبێ توش ئەبم بەڵام ئایا من چی بکەم پشتێنی لێ بکەمەوە و گوێ نەدەمێ و بڵێم خوا حسێبە ئەوەی کە پێویستە نەیکەم نا الاخذ بالاسباب والتوکل علی اللە، ئەبێ رێگاکانی چارەسەر و خۆپاراستن بگرینە بەر، ئینجا تەوەکولمان بە خوایە و پشت بە خوا ئەبەستین و یەقینمان هەیە خوا ئیرادەی بێ تووش نابین ئیرادەشی بێ تووشبین تووش دەبین. پاک و خاوێنی، تێکەڵی نەکردن، دوور کەوتنەوە لە یەکتری، خۆپاراستن بە دەست شۆرین و بە دەمامک و بەو شتانەی کە زەروورە، ئەمانە ئەخذ بە ئەسبابن، یەکێک نەخۆشە لە ژوورێکا دانرێ لە خەسەخانە تێکەڵی خەڵک نەکا خەڵک نەچێ بۆ لای حجری صحی پێ وترێ پێغەمبەری خوا دایناوە صلی اللە علیە وسلم ئەمە ئەخذ بە ئەسبابە دوای ئەمە بڵێ خوایە گیان هەموو شتێ بەدەستی تۆیە ڕازین بە قەزەر بە قەزا و قەدەرت یا ڕەب العالمین بۆیە داواتان لێ یەکەم تۆزێک زیاد لە حەد تەشەنەی کردو بە تایبەتی لە هەڵەبجە و لە دهۆک یەعنی ئەگەر وەزعەکە وا بڕوا هاوڵاتیان وەکو یەکەم جار مانگی سێ ئاوا گورج و گۆڵ بەرهەڵستی ئەم نەخۆشیە نەکەین ڕێی لێ نەگرین خۆمان نەپارێزین لەوانەیە جارێکی تر بازارمان لێدا بخرێ ڕێگاکانمان لێدا بخرێ کەرەنتینە بکرێینەوە لەوانەیە معاملە نەمێنێ لەوانەیە ئەنوا وەشکاڵ بۆ چونکە خەریکە لە دەست دەرەچێ بەشەری وایە ئەو هەموو جەنازە بین لە گوڵان و عەبابەیلێ و بامۆک و فڵان و فڵان ئەینێژین تا ئیسەشەر گاڵتەی لێیە گاڵتە لێ نەیە گیانەکەم هەیە ڕاستە بەس تۆ توش نەبووی نەوگرتووە خۆتان پارێزن خوا ڕحم بە منیش و بە ئێوشکا خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە لە مردووەکانمان خۆشببی خوایە زیینەکان پارێزی ئیسلاحی حاڵمان بکە یاڕە بەعاالمین سەرکەوتو سەرە فەرازمان بکە یاڕە بەعاالمین